شەهرەزاد وتی ئەی پاشای بەختەوەر سەردار و سەروەر وەکو بۆم جێڕانە و ئەبوو سیر ئەبوو کار بکە تاکو و بژێوی خۆی پەیدا بکە بۆیە پێداویستیەکانی سەرتاشینی هەڵگرت و چۆنا و بازار گەڕا گەڕا کاری کرد تاکو ڕۆژێکیان ئاپۆڕی خەڵکێکی زۆری بینی بۆیە چوە پێش سەیری خەڵکەکەی کرد بە سەرسوڕمانەوە لە قوماشە ڕەنگاو ڕەنگەکانیان ئەڕوانی ئەمیش ئەبۆ قێری بیرکەوتەوە لە خەڵکەکەی پرسی ئەمە چییە بۆ ئاپۆڕی ئەم خمخانێتان داوە وتیان ئێرە خمخانەی سلتانە و پاشا بۆ کابراایەکی خمگەری بێگانەی کردوێتەوە کە ناوی ئەبوو قیرە ئێمەش کاری ئەم کارگەیەمان پێ سەیرە و هاتوین بۆ سیرکردن چونکە تا ئێستا لە وڵاتی ئەمەدا ڕەنکردنی قوماش بەم هەموو ڕنگانە نەبووە ئەم جا بۆیان جێڕای و کە چۆن لە پێشدا هاتوو بۆ لای خمگەران و گەلێت تەقللای داوە بەڵام کاریان پێی نەکردووە و دەریان کردووە ناچار ئەویش چۆ لای پاشا و سکاڵای بۆ کرد پاشایش ئەم خۆمخانەی بۆ دروست کرد و سەرمای خستە بەردەستی ئەبوو سیری سەرتاش زۆری پێخۆش بوو لە دڵی خۆی داوتی سوپاس بۆخوا کە خوا بەسەری کردەوە و ڕۆزی بەسەردا باران دیارە ئەو دەمانەی بیرماوە کە بێکار بوو من یارمەتیم ئەدا و بەخێومە کرد سەرتاش لە دەرگای خمخانە چۆ پێش و چاوی بۆ ئەبۆ قێری هاوڕێ جێڕاسەری کرد لەسەر سەکۆیەک دانیشتووە ئەم لاو ئەو لای پشتە زۆر بە ئیسراحەت دانیشتووە و چوار کۆیلەی سپی پێست پەزێرایی ئەەکەن دە کۆیلەشی فێری خومگەری کردووە کارەکە ئەوان لە کارگەکە دایکن ئەمیش تەنیا فەرمان دەرەکە بۆیان و ئەڵێ وەزیرە ئەبوو سیر خۆی پیشانی ئەبوو قێردا پێی وابوو هەربی بینێ لەبەری هەڵەسێت و بەخێری ئەهێنێ ئەبوو قیر کە سەرتاشی بینیوتی پیسی نەگریس چەند جار پێم وتیت لەبەر ئەو دۆڵابە دامەوەستە هەی دز ئەتەوێ حەیان ببەی ئادەی بیگرن چوار کۆیلەکە بۆی چون گرتیان هێنایەنە بەردەمی و ئەوژوتی لەسەر زەوی ڕای بکێشن ئەمجا توڵێکی لێڵگرت و سە توڵی لێدا پێشی وت جارێکی دی لەبەر ئەم کارگێدا بتبێنم ئەت بەمە لای پاشا تاکو لە سێدارەت بدا دەی بڕۆ بەڕێ خۆتەوە بەر لەعنەتی خواب کەوی خەڵکەکە بە ئەبوو قیریان وت ئەو داماوە چی کرد بوو ئاوا ڕسوات کرد و لێتدا ئەبوو قیروتی ئەوە نازانن ئەم پیاوە چەند جارە قوماشی دزیوە و چاوم لێ پۆشیوە لەبەر خاتری خوا وتومە هەژارە خۆم پارەی قوماشەکەم داوەتەوە بە خاوەنەکانیان گەرجارێکی دی هاتەوە ئەیدەم بەدەست پاشاوە بالم لی بدات و ئیدی هێندە زیان لە خەڵک نەدا. خەڵکە خۆشباوەڕەکەش کەوتنە جنێودان بەسەر تاشەکە. ئەبوو سیر گەڕایە بۆ ژووری ناو خانەکە و کەوتە خەم خواردن لەو ڕەوشتە ناشیرینی ئەبوو قیر. چەند ڕۆژێک لە جێدا کەوت تاکو و ئازارەکەی کەم بوو ئەمجا چۆ ناو بازار بۆ کارکردن هات بەبیری دا کە ماوەیەکە خۆی نەشتوە بچێتە گەرما و سەر دەریای چی؟ کابرا وتی ئێمە گەرماومان هەر نەبیستووە تەنانەت پاشایش بۆ خۆشتن ئەچێتە کەنار دەریا ئەبوو سیری سەرتاش کە بۆی دەرکەوت لەم شارەدا گەرماو نییە خۆی گەیاندە سەرای حکومڕانی پاشا کڕنوشی بۆ برد کە پاشا ڕێی داوتی گەورم من کابراایەکی نامۆم بەم شارە پیشەم گەرماوچێتیە ئەمڕۆ ویستم لە گەرماوێکدا خۆم بشۆم و خۆم پاک بکەمەوە کەچی لە هەر کەسێکم ئەپرسی نەیەزانی گەرماو چییە ئاخر خۆشتن یەکێکە لە نێعمەتە خۆشەکانی دنیا پاشایش پرسی گەرماو چییە سەرتاش کەوتە باسکردنی گەرما و پێیوت گەورم شارەکەت گەرماوی پێویستە هەر شارێک گەرماوی تێدا نەبێ هەر شار نییە پاشا فەرمانی دا چەند شارەزا و بەناو پیاماقۆڵ شوێن ئەبوو سیر بکەون هەر شوێنێکی دیاری کرد خاوەنی ئەو شوێنە ئاگادار بکەن بابێن قەرەبویان بکەم و شوێنەکە دوکان بوو یان ماڵ یان خان تێکی بدەن بە جۆرەی فەرمانی ئەم گەرماوچیە گەرماوێکی بۆ دروست بکەن دوای ماوەیە گەرماوەکە تەواو بوو ئەمجا ئەبوو سیر فەرمانیدا بنمێچ و دیوارەکانیان بە جوانترین شێوە نەخشان ئەمجا هەرچی پێویستی گەرماو بوو لە ڕاخەر و جام و خاولی و پێداویستەکان هەمووی بۆ کڕێ و گەرماوی پێڕازاندەوە حەوز و فوارێکی لە ناوەڕاستی ژووری ساردا بۆ دروست کرد بوو کە نەک دڵێک سەد دڵ حەیرانی ئەبوو ئەمجا چولای پاشا و داوای لەکرد کە دە هەرزەکاری بۆ بکڕێ بردیەوە بۆ گەرماوەکە و فێری کردن کە پشتی خەڵکەکە بشۆن و هەندێکیانی کردە ناتر و ئەوانی دی پەزێرایی خۆشۆرەکانیانە کرد یەکەم ڕۆژی کارکردنی گەرماوەکە جاڕچی خستە شارەوە و بە خەڵکەکەیان ڕاگەیان خەڵکی نە بفەرمونون بۆ گەرماوی سوڵتان کە لە فلان شوێنن دانیشتوانی شار خۆیان بەسەر سوورمانەوە کرد بە گەرماوەکەدا ماوەی سێ ڕۆژ خۆشتن لە گەرماوی سوڵتان بە خۆڕایی بوو ڕۆژی چوارەمیان تایبەت کرد بە پاشا و وەزیرانەوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی ئەبوسیر شوێن پاشا کەوت تاک و بردیە ژووری گەرمی گەرما و دەستی کردە پشتنی و شێلانی و پاکردنەوەی پڵیتەی چڵکی لەشی پاشای پیشانی پاشادا ئەویش زۆر دڵخۆش بوو بەوەی لەشی حەوایە و چالاک بووە هێنایە ژووری ساردی گەرما و کۆیلەکان پشتیان بۆ شەلا ئەمجاڕووی کردە سەرتاش وتی ئامەیە گەرما و ئەوژوتی بەڵێ گەورم پاشاوتی بەم کە لێم تاکو و شارەکەم گەرماوی لەم جۆرەی تیانە بێ نابێتە شارێکی شایستە ئەم جاپرسی هەر یەکێک چەندی لێ ئەسەنیت کاتێک لە گەرماوەکەدا خۆیشوە ئەبوو سیروتی چەند ئەفەرموویت ئەوەندەی لێوەرەگرم پاشا هێندەی گەرماوەکە بەلاوە گرنگ بوو فەرمانیدا هەر سەری هزار دیناریان لێبسەنە نرخی خۆشتنێک ئەبوو سروتی ببورن گەورم دانیشتوانی شارەکەمان هەمویان دەوڵەمە نین هەژاریشیان تێدایە ئەگەر سەری هزار دیناری لێبسەنم گەرماوەکەم تووشی بێ بازاری ئەبێت و کەم کەس پارەی خۆشتنی ئەبێ پاشا پرسی ئەی تۆ چەنددا ئەنیت بۆ هەر سەرێک کە لێرە خۆی بشوە ئەبو سیر وتی سەیری هەژاری و دەوڵەمەندی کەسەکەکەم و بە گوێری خۆی پارەی لێوەرەگرم ئەگەر بەو شێوەم کرد خەڵکێکی زۆر دێن بۆ خۆشتن دەوڵەمەندان زۆرە دەن تاک و پلەپایی خۆیان ڕابگرن هەژارانیش بە گوێری گیرفانیان شتێک پارە ئەدەن بەم شێوەیە گەرماوەکە بێ مشتری نابێت و هەمیشە کارەکە هزار دینار مەگەر پاشان بتوانن بێنە ئێرە و خۆیان بشۆن وەزیران و گەورە پیاوانی هاوڕێی پاشا کە گویان لە ئەبوو سیر بۆ قسەکەیان پەسەند کردوتیان خۆ خەڵکەکە هەمویان پاشانین تاکو و هزار دینار بدەن پاشای ژووتی بیرتان نەچێ ئەم گەرماوچیە نامۆیە لە شارەکەی ئێمەدا ئەبێت ڕێزی لێ بگیرێت چونکە ئەم ئەبوو سیرە یەکەم کەس بۆ گەرماوی لە وڵاتی ئێمەدا داهێناوە پێویستە دەوڵەمەندی بکەین ڕێزی بگرین وەزیران وتیان قوربان بە پارە و سامانی خۆت دەوڵەمەندی بکە ئێمە دەوڵەمەندین دەوڵەمەندینەکەین چۆن هەژاران دەوڵەمەندیەکەن پاشاوتی دەی باشە با هەریەکەمان سەد دینار و نۆکەرێک و کۆیلەیەک و کەنیزەکێکی بدەینێ وەزیران و پیاوانی دەوڵەت وتیان بەسەرچاو ئەم جارە هەموو بە قسەی تۆکەین بەڵام دووەم جار بە ئارەزووی خۆمان کرێ خۆشت نەدەین پاشاوتی زۆر باشە بەدڵی ئێوە گەورە پیاوان فەرمانەکەی پاشان جێبەجێ کرد و خەڵاتەکەیان دا بە ئەبوسیر گەورە پیاوانی دەوروبەری پاشا ئەو ڕۆژە تاکو ئێوارە 400 کەس بوون کە خۆیان شت بوو پارەکان هزار دینار بوو 4هزار نۆکەر و 400 کۆیلە بوون لەگەڵ چوار سەد کەنیزەک پاشایش هەزار دیناری خەڵات بەخشی بە ئەبوو سیر سەرتاش کڕنوشی بۆ پاشا بردووتی ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار من چی بکەم لەم هەموو نۆکەر و کەنیزەکە شوێنم نییە پاشاوتی ئەبوو سیر ئێمەش وابیرمان کردەوە کە تۆ تاکو و سەر لە وڵاتی ئێمە نامێنیتەوە بۆ ئەوەی هەر کاتێک گەڕایتەوە ناو کەس و کاری خۆت لە وڵاتی خۆتدا بە دەوڵەمەندی بگەڕیتەوە و لە نیشتیمانی خۆت سوود لەم سامانە زۆرە ببینیت ئەبوو سیری سەرتاش هەڵیداوتی قوربان نۆکەر و کەنیزەک و کۆیلەکان زۆر زۆرن پاشا دەستی کردە پێکەنی نوتی بەو خوای ڕازەکەی بەڕاست خۆ هێندە زۆرن سوپایەکن و باسانی بە تۆ بەخێو ناکرێن ئەمجا ناردی بە شوێن خەزێنەداری مەملەکەت داوتی نرخی ئەو هەموو کۆیلە و نۆکەر و کەنیزەکانم بۆ کۆبکەرەوە بزانە هەمویان باوی چەندن ئەوەندە بدە بە ئەبوسیر خەزنەدار بە چەند ڕۆژێک پارەکانی نووسین و کۆی کردنەوە و ئەو پارەی برد بۆ ئەبوسیری سەرتاش پێیدا ئەمجا پاشا فەرمانی داکانی زەک و کۆیلە و نۆکەران هەریەکە و ببەنەوە بیدەنەوە بە خاوەنی پێشویان ئەمجا ئەبوو سیر چۆ لای پاشا و کڕنۆشی بۆ بردووتی خواخەم و پەژارت لە کۆڵ بکاتەوە وەکو ئەو هەموو نۆکەر و کۆیلە و کەنی زەکانت لە کۆڵ کردمەوە ئێری سەرتاش کەوتە کۆکردنەوەی زێڕوزی و پارەکانی و سامانەکانی ئەبوسیر بیزنۆکەر و بیسکۆیلە و چوار کەنیزەکی هەبوو شەهرەزاد وتی بۆ بەیانی ڕۆژی دواتر جاڕچی کەوتە بازار و شەقام و کوچە و کۆڵانەکان و هاواریان کرد هەموو کەسێک بۆی هەیە بچێتە گەرماوە نوێەکەی سوڵتانەوە کە لە فلان شوێنە زۆر جوان خۆی بشوە هەر کەسە و بە گوێرە ویژدانی خۆی نرخی خۆشتنی خۆیدا ئیدی خەڵکەکە زۆر چوونە گەرما و ئاپۆڕیاندا تاکو ئێوارە کە گەرما و چۆڵ بوو سندوقی دەغیلەکە پڕ بوو لە پارە شاژن نردی بۆ لای ئەبوو سیر و ڕایگەیان کە سبێنێ بە نیازە بچێتە گەرماوەکەەوە خۆی و دەست و دایرەکەی ئەبوو سیر وەڵامی نردەوە کە دوانیۆڕۆ تەشریف بێنێ بۆ ڕۆژی دواتر کاتی کارکردنی گەرماوەکەی دابش کرد لە بەیانیەوە تاکو نیوەڕۆ بۆ پیاوان، لە دوانیوەڕۆ تاکو ئێوارە بۆ ژنان. دوانیوەڕۆ شاژن و کەنیزەکانی چوونە گەرما و شاژن زۆر خۆشحاڵ بوو بەو داهێنانە بۆ شارەکەی و دەستی برد هزار دیناری بە خەڵاتدا بە ئەبوسیر. ئەم خەڵاتە لە نێو دانیشتوانی شاردا دەنگی دایەوە. ئیدی دەوڵەمەند و هەژاران ئەوانەی خۆیان لەو گەرماوەدا ئەشت پارەی زۆریان دائەنا، وای لێهات زۆربەی گەورە پیاوان و وەزیران بوونە هاوڕێی ئەبوسیر پاشایش هەموو ڕۆژانێکی هەینی خۆی لە گەرماوەکەیدا ئەشۆرد و هزار دیناری ئەدایە ئەبوسیر ئەبوو سیری خاوەن گەرماویش زۆر لەگەڵ مشتریەکانیدا ڕووخۆش و بەخشندە و لێبور دەبوو واڕێکە و دەریاوانانی پاشا چوونە گەرماوەکەیەوە بۆ خۆشتن ئەبوو سیر خۆی لەگەڵیدا چووە ژووری گەرمی گەرماوەکە و پشتی بۆ کەشتێوانشت و زۆری ڕێز لێگرت کە لە خۆشتن بۆ شەربەت و قاوەی بۆ دانا بۆیە کەشتیەوان سەری سوڕما لەو هەموو ڕێز و بایەخ پێدانەی ئەبوو سیر و نەیەزانی چۆن پاداشتی بداتەوە لەو لایشەوە ئەبوقیر هێندە گوێی لە وەصفی خەڵکەکە بوو بۆ گەرماوەکە سەرسان بوو هەر بۆیە ئەبوو قیر سواری ئەسپەکەی بوو چوار کۆی لە ڕەشمەی ئەسپەکان بە نۆرە ڕاکێشا و پێشی کەوتبوون چوار کۆیلەش لە دواوە ئەڕۆیشتن خۆیشی جوانترین بەرگی پۆشی بوو بەرەو گەرماوەکە بۆوە کە گەیشت خۆی کرد بە گەرماودا سەرنجی دا گەورە پیاوان لە سەرسەکۆیەکانی ساردی گەرما و خۆیان پۆشتە کردەوە یان خۆیان ئەگۆڕی زۆری پێجوان بوو کە ئەبوسیری هاوڕێی خۆمچی بینی بەرە و ڕووی ڕۆشت و بەخێری هێنا ئەبوو قیر بە زمان لوسیەکەی خۆی دەستی کرد بە قسەوتی هاوڕێی خۆشەویست ئەوە تۆ چیت لێ هاات خۆ من چەند کۆیلەیەکم نار تاک و بۆ تۆ بگەڕێن و بدۆزنەوە بەڵام بێسوود بوو ئەوە تۆ بۆچی بۆ من نەگەڕایت و منت بیرچووەوە کاکە گیان ئەبوو خمخانەکەی منت بدۆزیبایەتەوە و سەردانت بکردمایە ئەبوو سیر لە سەرخۆوتی هاوڕێژان هاتم بۆ لای تۆ بەڵام تۆ منت بەدزدایە قەڵم و لە نێو ئاپۆڕی خەڵکەکەدا منت ڕسوا کرد و دارکاریت کردم ئەبو قیر خۆی تێک نەدا وتی ئەوی ناشێت جارێک لە کابراایەکمدا لەسەر دزی ئەوە تۆ ببیت بەو خویە تۆم نەناسیوەتەوە ئەی باشە بۆچی نەدوت من هاوڕێ ئازیزەکەتم ئەم جا هەردوو دەستی کێشا بەیەک داوتی لا حولەوە لا قوتە ئللا بلا علی عظیم هەڵی خۆت بووە هاوڕێجان چونکە هەموو جارێ دزی لێکردم هەر لە تۆ چێ داوای لێبوردنەکەم ئاخر هاوڕێ من دەوڵەمەند بووم و هاوڕێی پاشام و ئەو خمخانەی بۆ دروستکردم و ناوبانگم لە شاردا دەرکردووە با بهاتە سەردان و منی ژارمەتی تۆم بدایە کاتی خۆی تۆ زۆر یارمەتی منت دابوو ئەبوو سیر سەرەکی باداوتی خوا لە گوناهی هەمووان خۆش بێت ئەوە قەدەری خوا بوو ئەبوو ڕووی بدایە دەی فەرموو جل و بەرگت دابکەنەوە بچۆ ژوور بۆ خۆشتن با ماندویت بحەسێتەوە ئەی ژوتی توخوا لێم ببوورە هاوڕێژیان ئەبوو سێروتی خوا لە هەمووان خۆش بێ ئەوە لە چارەی من نووسرا بوو ئەبوو بێ ئەم جا ئەبوو قێرپرسی چۆن دەوڵەمەند بوویت و بوویتە خاوەنی ئەم گەرماوە ئەی ژوتی ئەوەی تۆی دەوڵەمەند کرد منیشی دەوڵەمەند کرد چونکە چوومە لای پاشا و پێموت کە گەرما و پێویستە لە شاردا هەبێ ئەیش فەرمانی دا و ئەم گەرماوەیان بۆ دروست کردم ئەبوو قیری فێڵبازوتی لەمە و دوا لای پاشا باس دەکەم و پێی ئەڵێم کە تۆ هاوڕێی منیت و ئەبێت زیاتر یارمەتی بدەیت ئەبوو سیروتی پێویست ناکە باسی منی بۆ بکەیت چونکە خۆی زۆری من خۆشەوێت چەندین خەڵاتی پێداوم ئەمجا بزێ گرتی وتی لە پشت ئەو سندوقەوە خۆ دڕکە و با پێکەوە بچینە ژووری گەرم و دەستێک بدەم لە پشتت کە ئەبوو قیر لە خۆشتن بۆ هاتەوە ژووری ساردی گەرما و ئەبوو سێری خاوەن گەرما و زۆر بەلاو لوی داهات و ڕێزی گرت تەنانەت خەڵکەکەش پێیان سیر بوو کە هێندە ڕێز لە ئەبوو قیرەگرێت ئەبوسیر فەرمانی دا خواردنیان بۆ هێنا شربەت و قاوەیان بۆ دانا ئەبوو قیرویستی پارەبدا بەڵام ئەبوو سیر لێ وەرنەگرتووتی شەرمە پارەت لێ وەربگرم من و تۆ هاوڕێ یەکین ئەمجا ئەبوو قیروتی هاوڕێ هێشتا ئەم گەرماوە ماویەتی ئەبوو سیروتی چی ناتەواوە ئەبوو قیروتی دا و دەرمانی لابردنی و لەش ئەوەش بخەنە ناو پێداویستیەکانی گەرماوەکە و کە پاشا هات بۆ خۆشتن پێشکەشی بکە ئەویش زیاتر ڕێزە دەگرێت و پێی خۆشە بێ ئەبوو سیروتی بۆ خۆیان قسەکەی تۆ زۆر ڕاستە پش بەخوا لەمە دووە ئەوەش ئامادەکەم شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی هەردوای چەند ڕۆژێک ئەبوو قیر سواری هێسترەکەی بوو چووە سەردانی پاشا دوای حەوانەوە ڕووی کردە پاشا وتی گەورم هاتووم ئامۆژگاریت بکەم و هۆشیاریت بدەمێ پاشایش پرسی ئامۆژگاریەکەت چییە؟ ئەبوو قیر وتی بیستومە گەرماوێکت دروست کردووە پاشا وتی بەڵێ ئەوە ڕاستە هەروەکو خمخانێکم بۆ تۆ دروست کرد ئاوایش گەرماوێکم بۆ ئەو دروست کردووە ئەو گەرماوە شارەکەی ڕازاندوێتەوە ئەم جاکەوت تە باسکردنی سوودەکانی ئەبووقێ وتی خۆت لەو گەرماوەدا شتووە وتی بەڵێ ئەبووقێ وتی سوپاس بۆخوا کە لە بەڵای ئەو گەرما و چیە قوتار بووت و هیچت لێ نەهاتووە ئەم جاوتی پاشا گیان ئەوە بزانە جارێکی دی بچیتە ئەو گەرماوە تیاچی پاشا پرسی چۆن ئەبۆ قێروتی ئەو پیاوەی گەرماوەکەت بۆ دروست کردوە ژن و مناڵەکانی دیل بوون لە لای پاشای نەسرانیان منێش لەگەڵیاندا زیندانی کرابووم بۆیە ئاگاداری بووم ئەوە بوو من ئازاد کرام و ئیدی لێ بێ ئاگا بووم تاکو پار ساڵ ڕۆژێکیان لە نێو شاری وڵاتی خۆمان بینیم دوای سڵاو کردن هەواڵی ژن و مناڵەکانیم پرسی ئەی ژوتی پاشای نەسرانیان هێشتا ئازادی نەکردون و مەرجی بۆ داناوم منیش پرسی مەرجی چی وتی پاشای نەسرانیان هاتە سەردانی زیندانەکەی کە منی تێدا بند بووم قسەی بۆ کردین دوایی ناوی هەندێک شاری هێنا و داوای لە بەندکراوەکان کرد کە بچن کاری جێرە شێوێنی تێدا ئەنجام بدەن کێ بتوانێ ئەو کارەمان بۆ بکە ئازاد یەکەین هێندەم زانی ناوی ئەم شارەی هێنا واتە شارەکەی تۆ ئەی پاشای زەمان ئەم جا ئەبوو قیر لەسەری ڕۆشت وتی منیش لە پاشای نەسرانیان چوومە پێش وتم من ئەتوانم پاشای ئەو شارە بکوژم بەو مەرجەی ماڵ و مناڵەکەم ئازاد بکەیت گەورم لێرەدا قسەکەم پێ بڕی و لێم پرسی جا باشە چ پیلانێکت داناوە بۆ ئەم کارە گرانە ئەژوتی گەرماوێکی پێ دروزەکەم ئەمجا دەرمانێکم دروست کردووە کە لە گەرماوەکەدا خۆشت بۆیە بەم و ئەڵێم ئەمە دەرمانی لابردنی مووی بنباڵ و بندەستە بەکاری بهێنە زۆر شتێکی چاکە ئەویش ئەیدا لە بندستی مۆکان دەم و دەست لا بە بەڵام لە چەند ڕۆژێکدا ژەهرەکە گاتە دڵی و لە لێدانی خاتووەی کوژێ ئەبو قیر لەسەری ڕۆشت وتی گەورم لەبەرەوەی چاکێکی زۆرت بەرامبەرم کردو و دەوڵەمەندت کردوم هاتووم ئەم ئامۆژگارێت بکەم کە ئاگاد لە خۆت بێ ئێستا ویژدانم ئاسوودەیە کە تۆم ئاگادار کردوتەوە چونکە کە چوومە گەرما و ئەو پیاوم بینی زۆر ترسام. کە پاشا ئەمەی بیست زۆر تووڕە بوو بە خومچی وت ئەم نهێنیە بپارێزە دواتر پاشا فەرمانی دا وەکو جاران خۆیان ئامادەی گەرما بکەن لە دڵی خۆشیدا لە دڵە ڕاوکەدا بوو پەلەی ئەوەی بوو کە ئاخۆم پیلانە ڕاست بێ یان نە کە چووە گەرما و ئەبوو سیر بەرەو پیری هاات بە خێری هێنا ئەم جا پاشا خۆی ڕوت کردەوە و ئەبوو سیر لەگەڵی ڕۆشت کەوتە پشتنی و شێلانی ئەم جاوتی گەورم دەرمانێکم هەیە نوێیە بۆ لابردنی موو کە داهێنانێکی نوێە پاشاوتی بیهێنا کە هێنای پاشا بۆنی کرد سەرنجی دا بۆنەکەی زۆر ناخۆشە بۆیە لە دڵی خۆی داوتی ئەبووقی ڕاستەکە ئەمە ژەهرە پاشا تووڕە بوو بانگی پاسەوانانی کرد بیگرن هاتن و گرتیان پاشایش بە تووڕەییەوە لە گەرماوەکە هاتە دەرەوە کەسیش نەیەزانی بۆچی پاشا تووڕەیە فەرمانی دا ئەوانەی لەگەڵ پاشا بوون گەرماوەکەیان چۆڵ کرد ڕۆژی دواتر پاشا چووە سەر تەختی پاشاتی و فەرمانی دا ئەبوو سیریان هێنایە بەردەمی نردی بە دوای کەشتێواندا ئەویشیان هێنا ئەمجا پاشا ڕووی کردە کەشتێوان وتی سبینێ جوێنیەک بهێنە و هەڵی بکێشە لەم ئەبوو سیرە ئەم جاپڕی بکە لە ئەسڵ و لەسەرەوە دەمی گونیەکە سەردرۆ بکە و لەسەر پاپۆڕەکەەوە لە نێو ئاوەکەدا چاوەڕێن بکە کە فەرمانم دا و ئیشارەتم پێدایت بەری بدەوە نێو ئاوەکە تاکو و قسڵەکە کە تەڕ بوو تاکو بسوێتێت و بخنکێ کەشتێوان وتی بە چاوان لە بەرچاوی پاشا قۆڵی گرت و بردی کە چوونە دەرەوە بە ئەبوو سیری وت پیاوی باش جارێکیان هاتم بۆ گەرماوەکەت بۆ خۆشتن و بینینی گەرماوەکەت بەڕاستی زۆرت ڕێز لێگرتم پەزێرایت کردم هەرچەندم کرد و کۆشا سوێندت لێ خواردم کە پارەم لێوەرنەگریت ئێستا پێم بڵێ چ خراپێکت بەرامبەر پاشا کردووە کە ئاوا هێندە لێت بەقینە و ئەوێت بەم شێوەی بتکوژێ ئەبوو سیر سوێندی خوار کە ئاگای لە هیچ نیە و نازانێ بۆچی پاشا هێندە لی بەقینە کە شتێوان وتی تۆ پلە و پایەت زۆر مەزن بوو لە لای پاشا خەڵکی نەحەقی نییە حەسوودیت پێ بە هەرێکێک لەو حەسوودانت بۆ تۆیان تێچاندووە و لای پاشا زەمیان کردووی بەڵام سەرچاوانی من هاتیت بێخەم بە چون کە بێ ئەوەی من بناسیت لەو گەرماوەدا ئەو هەموو ڕێزت گرتم لە تۆڵەی ئەوەدا منیش لە مردن خوا یار بێ ڕزگار دەکەم بەڵام ئەت بەمە دوورگەیەک و ئەبێت لەوێ بمێنیتەوە تاکو بە کەشتێکی چارۆکەداردا ئەدنێرمە وڵاتی خۆت ئەبوو سیر دەستی کەشتێوانی ماچ کرد و دوعای بەخێری بۆ کرد ئەم جا کەشتێوان گوێنێکی بە هێندەی باڵای ئەبوو سیر هێنا و بەردێکی درێژی کردە ناوی و قسلی کردە چوار دەوری لە گونیەکەدا و چوە ئاستی پەنجەرەکەی کۆشکی پاشا لەو لایشەوە ئەبوو سیری بان کرد و پێیوت تۆیش ئەم تۆڕی ماسیە فرێ بدە ئاوەکەوە تا من پاشا ئیشارەتم بۆ کات و گونیا سربەستراوەکە فرێدەمە ئاوەکەوە بەڵکو تۆیش چەند ماسیەک بگری چونکە ئەو ماوەیەکە من ڕاوماسی بۆ پاشاکەم ڕۆژانە نۆکەرێکی خۆی ئەنێرێت تەلام بۆ ماسی و منیش پێیدا چەند ماسێکی باش ئەنێرم بۆ ماڵی پاشا جانەک و زۆرم پێ بچێ ئەمڕۆ تۆماسی بۆ پاشا بگرە نەبادا نۆکەرەکەی پاشا بێت و فریانەکەوم ماسی پێدا بنێرمەوە ئەبوو سیر وتی بەسەر چاو تۆ بڕۆ بەلای جوێنیە سەر دروکراوەکەوە ئەویش گونیەکەی خستە بەلەمێکی بچووکە و کەوتە سەوڵ لێدان تاکو گەشتە بەردەم پەنجەرەی کۆشکی پاشا چاوەڕێ کرد کە پاشا هاتە بەر پەنجەرەکە کەشتیەوان هاواری کرد گەورم فڕێ بدەمە ئاوەکەوە پاشا ئیشارەتی پێدا کە بەری بداتەوە ناو ئاوەکە لەو کاتەدا پاشا دەستی بەرز کردەوە لە پەنجەرەکەوە هێنایە دەرێ شتێک بریسکەی دایەوە و لە پەنجەرەکەەوە بەر بۆ ناو ئاوەکە هەموو جارێک گەر پاشا ئیشارەتی بدایە بە کەشتێوان دەستی مستیلەکەی بڵندەکردەوە ئیدی بریسکەی مستیلەکە ئیشارەت پێدراوی تێگەیان کە پاشا ڕازیە ئەفسەران و سەربازان کە پاشا فەرمانی کوشتنی بۆ دەرەکردن ئەهێنرانە سەر ئەو کەشتێ و بە هەمان ئیشارەت و بریسکەی هەمان مستیلەی دەستی ڕاستی ئەخنکێنران بۆیە پاشا کەوت نەخوارەوەی مستیلەکەی بۆ کەس نەجێڕایەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو